ئەمجا کە شازادە ئەم لاوەی بینی وتی بەو خۆیان ڕەنگە تۆ ئەو لاوەبی کە دوێنێ باوکم دەری کردیت ئەوە نیت هاتی تەداخوازیم ئەی ئەوە نەبوو باوکم پێی وتیت تۆ ناشیرینیت بەو خۆیان باوکم درۆی لەگەڵ کردوم کوڕی پاشای هند هاتبووە داخوازی ئەو شازادەیە بەڵام پاشای باوکی پەسەندی نەکردبوو. کەنیزەکەکان وتیان خانم ئەم لاوە ئەوە نییە کە هاتبووە داخوازیت، ئەو ناشیرین بوو، بەڵام ئەم زۆر قۆز و جوانە. ئەمجا وتیان ئەبوو ئەو لاوەی دوێنێ خزمەتکاری ئەم لاوە بوایە. ئەم خانەدانە. ئەمجا کەنیزەکەکان چوونە سەر کۆیلەکە و بە ئاگایان هێنایەوە، ڕاپەڕی و. هەندێک گەڕا بۆ شمشێرەکەی بەڵام پێی نەما بوو ئەو خزمەتکارە لەلایەن پاشاو بۆ پاراستنی کچەی دانابوو چووە هۆڵەکە بینی شازادە و کوڕە پاشا گفت و گویانە کۆیلەکە بە کوڕە پاشای وت ئەرێ تۆ مرۆڤیت یان جنۆکە کوڕەژووتی خوێڕی ترین کۆیلە چۆن کوڕە پاشاکەیتە جنۆکە شمشێری لێ بەرز کردە وتی من کوڕە پاشام و زاوای باوکی ئەم کیژە کۆی لە کەوتی گەورم گەر تۆ مرۆڤ بی ئەوە قابلی خۆتە ئەم جەهاتە دەرەوە و یەخەی خۆی دادڕی و خۆڵی کرد بە سەری خۆیدا و بە هاوار هاوار خۆی گەیاندە لای پاشا ئەوش لی پرسی خێرا پێم بڵێ چیتە کۆی لە کەژوتی گەورم فریای کچەکەت بکەوە جنۆکەیەک چۆتە شێوەی کوڕە پاشاوە و خەریکە کچەکەت فریوەدا پاشاش تون بوو هێندەی نەمابوو بیکوژێت و پرسی تۆم بۆ ئەوە دانابوو نەهێڵی تووشی هیچ ناڕەحەتێک ببێ ئەمجا سوار بوو بە پەلە بەرە و کۆشک بووە کە گەیشت سەیری کرد هەموو کەنیزەکەکان لە کۆشکدان لی پرسین کواک چەکەم وتیان گەورم بێخەم بە ئێمە بێ ئاگا بووین لە پرێکدا ئەم لاوە هەڵی کوتایە سەرمان شمشێرێکی بەدەستەوە بوو هێندە قۆزی شێر لە کوڕە پاشا ئەچێ. کە لێمان پرسی تۆ کێیت؟ وا خۆی نیشان دا کە زاواتە و ئەم کچەت لێ مارە بڕیوە. ئێمەش نازانین ئەمە جنۆکەیە یان مرۆڤە. لەگەڵ ئەمانەشدا پاک و بێگەرد و ڕەوشت جوانە. ئەمجا خۆی کرد بە هۆڵەکەدا. کە هەردووکیانی بینی زۆر بە ڕەوشتێکی جوان یەکتریان ئەدوان. کوڕە پاشا شۆخ و شەنگ و جوان بوو، خۆی بۆ ڕانەگیرا و شمشێری لێ هەڵکێشا و پەلاماری کوڕەی دا. کوڕە پاشاش لە شازادەی پرسی، ئەمە باوکتە؟ شازادە وتی، بەڵێ. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بێدەنگ بوو. سوپای باوکم بکاتە سەرت تەخت و تاراجت تێکەدا هەروەکو بوومەلەرزە وڵاتەکەت هەڵەگێڕێتەوە ئێستاش لەبەر خاتری کچەکەت هیچ ناکەم پاشاش لی پرسی گەر کوڕە پاشایی چۆن بێ ئەوەی ڕێت پێ بدرێ هاتوویتە ئەم کۆشکەی پاشاوە یان ئەو درێت کردووە گوایە زاوای منی ئەوە بزانە هەر کوڕە پاشایەک داوای ئەم کچەمی کردووە کوشتومە ئێستاش بانگ بکەمە دەست و پێوەنەکانم لەناوتە بەن کەس ناتوانێ تۆ لە ژێر چنگم دەربێنێ کە کوڕە پاشامێ بیست توڕە بووتی پێم سەیرە کە ڕازینیت کچەکەت لە من مارە بکەی ئاخر چ کوڕێکی وەکو من ئازاد دەزەکەوێ کوڕە پاشا بێت و خاوەن دارای و ناوبانگ بێ پاشاش وتی ڕازەکەی بەڵام کوڕەکەم حەزمە کرد چەند پیاوێکی ناسرا و بەناوبانگت بناردایە و بەڕێوڕسمی کۆمەڵایەتیانەی خۆی داوای کچەکەی منت بکردایە گەر بە دزیەوە لێت مارە بکەم دوایی خۆم ئابرومەشکێ کوڕە پاشاوتی خۆ ئەگەر پیاوان و سربازانی خۆت بکەیتە سرم و بمکوژن ئەوە دانیشتوانی مەملەکەتەکەت ئەکەونە قسە و قسەڵۆک هەندێکیان بڕوا بە قسەی تۆکەن و هەندێکیان بە بڕوا بە تۆ ناکەن و ئابڕوتەچێ چاکتر وایە هەر ئێستا بگەڕێیتەوە کۆشکی خۆت بێدەنگ بی تاکو و خۆم پێت ئەڵێم چی بکەی پاشای ژوتی فەرمو بڵێ کوڕە پاشاوتی یان پێ دەڵێم بۆم وەرە گۆڕەپان با شەڕشم شێر بکەین دوو بە دوو یان پێم بڵێ سربازەکانت چەندن بەیانی لەگەڵیان ئەجەنگەم پاشاوتی هەمویان چل هزار سربازن پیاوانی پاسەوانانم نزیکەی نیو ئەوەندەی سوپا کەمە. کوڕە پاشاوتی کەوابوو سبەینێ وەرە گۆڕەپان و بە سەربازەکانت بڵێ ئەم کوڕە زاوامە و کچەکەی خۆمم لێ مارە کردووە بەڵام خۆی هەڵکێشاوە کە چاری هەمووتانەکات و بۆتان دێتە گۆڕەپانەوە ئەگەر سەرکەوت ئەوە ئەبێتە زاوام گەرنا ئەوە ئەکوژرێت. بەم کارەمان ناموسی خۆت و کچەکەت ئەپارێزین خۆ ئەگەر منیش سەرکەوتم ئەوە پێویستە شانازی بکەی کە زاواتم پاشا ئەمەی زۆر پەسەند بوو سەری لە زیرەکی ئەم لاوە سوڕما فەرمانی دا سوپاس سبینێ لە گۆڕەپان ئامادە بکرێت ئەفسەران و دەرەجەداران خۆیان پڕچەک بکەن شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەوی سێ سەد و پەنجا و سێ. شەهرەزاد وتی، لەو لایشەوە پاشا لاوەکەیە دوان، هێندە موعجیب بوو بە زیرەکی و بە ڕەوشتی ئەو، کە ڕۆژ بۆ پاشا بەرەو تەختی پاشایی چوو، فەرمانی دا زپێکیان بۆ کوڕە پاشایش هێنا کە بە شێوەیەکی جوان زین کرابوو. ئەمجا کوڕە وتی، ئەی پاشا، تا نەگەمە سوپاکەت سواری ئەسپ نابم. پاشاش وتی، چۆن ئەڵێی با وا بێ؟ پێکەوە ڕۆیشتن تا گەشتنە ناو سوپاکە، پاشا بانگی کرد، خەڵکینە! ئەم لاوە هاتۆتە داوای کچەکەم، منیش کوڕێکی لەمە باشترم دەست ناکەوێ کە بیکەمە زاوام، ئازا و بەجەرگ. ئێستاش گاڵتەی بەم سوپایە دێت و ئەڵێت گەر سەد هەزار سەربازیش بن بە تەنیا بۆتان دێمە گۆڕەپان و تەفر و توناتان ئەکەم بۆیە گەر هاتە بەرامبەرتان لەگەڵتان بجەنگێ درێغی لێ مەکەن و کەللەی بکەن بە نێزەی ڕمەکانتانەوە ڕوشی کردە لاوەکە وتی کوڕم دەستم دامێنت کاری وا مەکە ئەتکوژن لاوەکەی ژووتی پاشا تۆ نازانی چۆن لایەن ئەچمە پێشەوە بۆ جەنگ پاشای ژووتی باشترین ئەسپم بۆ زین کردیت نەدویست ئێستاش بۆت هەیە ئەسپ هەڵبژێری لاوەکە ژووتی نەخێر منیش ئەو ئەسپم هەیە کە پێی هاتووم پاشای ژووتی ئەیکوا ئەسپەکەت لاوەکە ژووتی ئەوە تا لە سەربانی کۆشکەکەتە پاشا پرسی لەکوێی سربانەکەیە ئێژوت ئیتر پاشا هەڵیداوتی ئەمەش نیشانەیەکی تری کاڵفامیتە ئاخر ئەسب چۆن ئەگاتە سەربانی کۆشکی من فەرمانی دا بچن بیهێنن بوو بەم قۆمقۆ چونکە سربازان گویان لەو قسەیە بوو لە خۆیانە پرسی چۆن ئەسب بەو هەموو پلیکانەدا سەرەکەوێتە سەر ئەو کۆشکە چەندین هۆمە سەربازێک ڕەوانە کرایە سەربان، کە سەیری کرد، ئەسپێکی هێندە جوانی بینی، کە لە دنیادا وێنەی نەبوو، لە داری عاج و ئەبەنووس دروست کرابوو، هەندێک لە دەست و پێوەندانی پاشاش کە لەگەڵیا چووبوون، ئەسپەکەیان بینی. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. ئەسپێکیان بینی لە دار عاج و ئەبەنوس دروست کرابوو، زین و لغاو کرابوو، زۆر جوان بوو، دەستیان کردە پێکەنین و وتیان، ئا ئەمەیە ئەسپەکەی ئەو لاوەی لەگەڵ سوپای مەملەکەتدا پێی ئەجەنگێ؟ ئمجا هەندێکیان وتیان، جا بۆچی، ڕەنگە ئەم ئەسپە گرنگ بێت و ئێمە پێی نەزانین. ئمجا هەڵیانگرت و بە چوار دەستە هێنایانە بەردەم پاشا، ئەویش لەگەڵ وەزیراندا کە بینیان زۆریان بە لاوە جوان بوو، ئمجا پاشا بە لاقرتەیەکەو بە کوڕەی وت، فەرموو سواری ببە ئێژوتی تاکو ئەم سوپایم کەمێ لێ دوور نەکەوێتەوە سواری نابم ئەمجا پاشا فەرمانی دا سربازەکان بە هێندەی کەوتنەوەی تیری کەوانێک لەم ئەسپەوە دوور بکەونەوە کوڕە پاشاوتی هەرێستا سوارە بم و سوپاکەت بڵاوە پێکەم ترس ئەخەمە دڵیانەوە پاشای ژووتی چی لە دەست دێ درێغی مەکە چونکە ئەوانیش تویان گرت بەزەیان پێدا نایەتەوە کوڕە پاشا سواری ئەسپە دارینەکەی بوو سەربازە ڕیزبووەکانیش لە نێو خۆیان داوتیان هەرگەیشتە لامان ئەیکەین بەسەر ڕمەکانمانەوە هەندێکیان وتیان بەو خۆیان ئەمە بەڵایە لە خۆی ڕانەبینێ ئەم شەڕە ناکە کاتێک سوار بوو کەڵەشێرەی لای ڕاستی ئەسپەکەی بادا سربازەکان هەر چاوەڕێی ئەوە بوون بزانن چی ڕوەدا ئەم جاکەوتە جوڵەی سەر سوڕهێنەر و سکی ئەسپەکە پڕ بوو لە هەوا ئەمجا بڵند بۆ بۆ ئاسمان کە پاشا ئەمەی دی هاواری کرد فریای بکەون مەهێڵن بڕوە وەزیران وتیان پاشا گیان باڵندە چۆنە گیرێ با بڕوات و ڕزگارمان بێ لەو ساحیرە پاشا ئەمەی بینی گەڕایە بۆ کۆشک و چۆ لای کچەکەی هەرچیەکی لە کوڕە پاشا بینی بوو بۆی گێڕایەوە کەچی کچەکەی زۆر بەداغ بوو بۆ ڕۆشتنی و دابڕانی دوای ماوەیە کچەکە تووشی خەمۆکی بوو لە جێگادا کەوت دواتر باوکی چوە سەردانی کچەکەی و ناوچەوانی ماچکردوتی کچم سوپاس بۆ خواب بکە لەو ساحرە ڕزگارمان بوو ئەمجا کە باوکی باسی کوڕە پاشای بۆ کرد هەرەگریا گوێ لە قسەکانی باوکی نابوو کچەکە پەیمانی لە گەڵ خۆی بەست کە ئیتر نان و ئاو نەخوا تا کوڕە پاشا نەبینێتەوە. کە پاشای باوکی کچەکەی ئەبینی زیاتر تاسەیەکا. هێندەی دی بۆی خەمە بوو. لەو لایشەوە کوڕە پاشا ناوی شارەکە و پاشا و کچەی پرسی بوو کە شارەکە ناوی سەنعا بوو. ئەم جا فڕی تا گەشتەوە بانی ماڵی باوکی نیشتەوە و ئەسپەکەی جێ هێشت و هاتە خوارەوە. کە باوکی بینی سەرنجیدا زۆر بەخم بوو کە کوڕەکەی بینی هەستا و باوەشی پێدا کرد و زۆر دڵخۆش بوو ئەمجا پێوت زاناکە بەلعنەت بێ کە ئاوا بووە هۆی دابڕانت لە ئێمە خۆ لەو ڕۆژەوە تۆون بووی منیش ئەوم بند کردوە ئەم جاشا فەرمانی دا ئازادی بکەن و بۆم بێنن کە هات پاشا فەرمانی دا خەڵاتیان کرد و پاداشتی باشی ئەو زانایەی دایەوە بەڵام کچەکەی لێ مارە نەکرد بۆیە کابرای زانا زۆر پەست بوو خەمی ئەوەشی بوو کە کوڕە پاشا فێری سوار بوونی بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەمجا باوکی کوڕە وتی بە قسەی منەکەی لەمەودوا سواری ئەسپت دارینە نابی چونکە هیچ دەربارەی ئەسپەکە نازانی کوڕەش بەسەرهاتی خۆی لە شاری سەنعا لەگەڵ شازادە و باوکیدا بۆ باوکی خۆی گێڕایەوە باوکی وتی ئەوە ڕۆژت تەواو نەبوو ئەگەرنا هەر لەوێدا ئەیتوانی بتکوژێت کە کوڕە پاشا کچە شازادەی بیر کەوتەوە چووە سەربان و دیسان سواری ئەسپەد داری نەبووە و کەڵەشێرەی سەرشانی ڕاستی خولانەوە ئەسپ فڕی بەرەو ئاسمان ئەمجا پاشا چووە سەربان و ئەسپەداری نەی بە ئاسمانەوە بینی خەمی لێهات و پەشیمانی ئەوە بوو کە چۆن ئەو ئەسپە دارینە لەعنەتی لێ نەشاردەوە ئەمجا لە دڵی خۆی داوتی بەو خوای ئەم جارە ئەو ئەسپە دارینێ بێتەوە بەردەسم ناهێڵم ئەم کوڕم جارێکی دی سواری ببێتەوە تاکو تووشی دڵەڕاوکێ نەبن کوڕەش فڕی تا گەشتەوە سربانی هەمان کۆشک و نیشتەوە ئەم جا بە دزیەوە هاتە خوار و چاوی جێڕا بۆ کۆمەڵە کەنیزەک و شازادە و کۆیلەی پاسەوان بەڵام کەسی نەبینی ئەم جا ژوورەکانی ترگەڕا تاکو شازادەی دۆزیەوە سەیری کرد لە جێگادا کەوتووە چوە ژوور و سلاوی لێیان کرد کە کەنیزەکە گوێی لە دەنگی بوو بەرزە پێ ئەستا ئەویش پێیوت خاتونەکەم ئەو ماوەیە زۆرم بیرکردیت کیژەش لە وەڵام داوتی منیش زۆرم تاسە کردیت کوڕە پاشە ژووتی ئەی نازانیت باوکت چی پێکردم خۆ لەبەر خاتری تۆ نەبووە ئەم کرد بە عیبرەتی ڕۆژگار بەڵام لەبەر تۆ ئەویشم خۆشەوێت کە کوڕە پاشا ئەمەی بیست زۆر دڵی خۆش بووتی بڵێ بەخوا ئەمجا چوونە سربان و کوڕە پاشا سواری ئەسپەدداری نەبوو کچەکەی خستە پاش کۆی خۆی و کەڵە شێرەکەی لای ڕاستی خولانەوە بەڵام هەرزوو هەواڵیان بردو بۆ باوکی کیژەکە کاتێ گەشتە سەربانی کۆشک تازە ئەسپەکە فڕی بوو بۆیە پاشا هاواری کرد کوڕە پاشا بۆ خاتری خوا بەزەیت بە من و دایکی دابێتەوە و کچەکەمان لێ دوور مەخەرەوە کەنیزەکان کردیانە قیژە قیش کوڕە پاشایش وای زانی کچە بیری دایک و باوکیەکە پرسی حەزەکەیت بجێڕمەوە بۆ لایەن کەچی شازادەوتی نە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی کە کوڕە پاشا ئەمەی لێ بیست زۆر دڵی خۆش بوو ئەسپەی خستە فڕین بەڵام خێرا نەبوو بۆ ئەوەی کچە پاشا ماندوو نەبێ فڕین تاکو و گەشتە سەر مێرگزارێک ئەم جا شۆڕ بۆ تا گەشتنەوە سەرزەوی نیشتنەوە نانیان خوارد و لێی دانیشتن کە حەوانەوە کوڕە پاشا سواری ئەسپە دارینەکە بوو کچەکەشی خستە پاشکۆی خۆی و بەستەوە ئەم جا فڕینەوە ئاسمان ڕۆیشتن تا گەیشتنەوە مەملەکەتی باوکی. ئەمجا کوڕە پاشا ویستی موڵکەکانی باوکی پیشانی شازادە بدا، بۆیە بە چواردەوری شاردا فڕی، دواتر بردیەوە ئەو ڕەز و باخەو کە باوکی تێیدا لە بانیژەکەیەوە وەستابوو. لە شوێنێکدا کیژەی دانا. وتی چاوەڕێ بکە تا دێن بە شوێنتدا ئەڕۆم بۆ لای باوکم، تاکو کۆشکێکت بۆ چۆڵ بکا. دەوڵەمەندی باوکمت بۆ دەربکەوێ. کیژەک وتی چۆنت پێ باشە وا بکە. ئەمجا خۆی چوو بۆ لای پاشای باوکی، ئەویش کە بینی سەلامەتە و گەڕاوەتەوە، زۆری پێ خۆش بوو، ئەملاولای ماچ کرد. کوڕە بە باوکی وت. ئەوە بزانە کچە پاشاکەی بۆم باس کردی لەگەڵ خۆم هێناومە ئەوە تا لە ناو ئەم مێرگەدا دامناوە هاتووم پێت ڕابگەنم تۆش گەورەی خۆت بنوێنە و بەڕێ و ڕسمێکی جوان بە خێری بێنە و بچۆ بە پێشوازیەوە پاشاژوتی بەسەر چاوان ئەمجا فەرمانی دەرکرد شار بڕازێنەوە ئاهەنگ بگێڕن، سەرکردەکانی سوپا جوانترین بەرگ لەبەر بکەن. ئەمجا کۆشک بە فەرشی ڕەنگاوڕەنگ بڕازێنەوە، کەنیزەکەکانی ڕۆم و حەبەشی بۆ ببرێ. ئەمجا کوڕە کە هەموو شتەکان ئامادە بوون، خۆی گەڕایەوە لای شازادە، چووە ئەو کوختیەی لێی جێهێشتبوو. بەڵام نە ئەسپەکەی بینی نە شازادە. کەوتە لەخۆدان و یەخەی خۆی دادڕی و وەکو شێت کەوتە گەڕان بەدوایدا، ئەمجار لەدڵی خۆیدا وتی، چۆن سوارە بێت وەڕوا؟ خۆ شازادە نهێنی فرینی نازانێ، ئەترسم زانای خاوەنی بەدوامەوە بووبێ تا ئەم هەلەی دەست کەوتووە، شازادەی فڕاندووە. ئەم کابرا فارسە تۆڵەی خۆی لەباوکم کردبێتەوە، لەداخی ئەوەی باوکم خوشکەکەی منی لێ مارە نەکردووە. ئەمجا کوڕە پاشا پرسیاری لە پاسەوانانی ڕەز و مێرگەکە کرد کە ئاخۆ کەسیان نەبینیوە ئەوانی ژوتیان لە زانا فارسەکە زیاتر کەسمان نەدیوە لێرە چونکە هاتبوو ڕۆکی بەسوود بۆ دەرمان کۆبکاتەوە ئەویش کە ئەمەی لێبیستن گومانی نەما کە زانا فارسەکە شازادەی فڕاندووە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەوی سێ سەد و پەنجا و حەوت. شەهرەزاد وتی فەیلەسوف و زانای فارسی لەو دەوروبەرەدا گەڕا بۆ ڕوەک و گژ و گیای دەرمان قەدەری خواوە بوو بۆنی ئەو مسکەی کرد کە کوڕە پاشا لە خۆیدا بۆیە بە بۆنی ئەو مسکەوە ڕۆیشت تا گەیاندیە بەر هەیوانەکەی نێو ئەو ڕەز و مێرگە کە سەیرەکا وا ئەسپە دارینەکەی کە خۆی دایهێنابوو لەوێدا دانراوە زۆر دڵی خۆش بوو چووە بەردەمی بەوردی پشکنی سەیری کرد هیچی ناتەواو نییە ئەمجا هات بە بیریدا بەخۆی وت ڕەنگە کوڕە پاشا شتێکی لەگەڵ ئەم ئەسپەدا هێنابێ با کەمێک بگەڕێن ئەمجا بەو دەوروبەرەدا گەڕا کچە پاشای بینی کە لەگەڵ ڕۆژ شەڕیە کرد هێندە جوان بوو ئەمجا بەخۆی وت ئەم کەنیزەکە زۆر جوانە هەبێ و نەبێ کوڕە پاشا بۆ خۆی هێناوە ئێستاش چوەتەوە بۆ لای باوکی تاکو و بەڕێ و ڕسمی شاهەنا بیبەنەوە بۆ کۆشکی پاشا بۆیە چووە بەردەمی و کوڕنوشی بۆ برد کچە پاشا بە نازەوە چاوانی هەڵبڕی و سەیرێکی کرد زۆر ناشرین هاتە بەرچاوی ئەمجا پرسی تۆ کێیت؟ ئەی ژوتی خاتون من کوڕە پاشا ناردومی بەدواتا کە لەم ڕەز و باخەوە بتگەێنمە باخی پاشا تاک و باوکی بێت بە پیرتەوە بەڕێ و ڕسمی پاشایانە بتباتەوە بۆ کۆشک ئەم جاکیژەش پرسی باشە ئەی خۆی لەکوێیە؟ زانا کەوتی لەگەڵ باوکیدا خۆی ئامادەکە. کیژە پرسی ئەوە لە تۆ زیاتر کەسی تری دەست نەکەوت زاناکە بەم قسەیە زۆر پێکەنی وتی سەیری ناشرینی ڕوخسارم مەکە ئەگەرەوەی کوڕە پاشا لە منەوە دەستی کەوتووە دەستۆ بکەوتایە سوپاس گوزارم ئەبووی کوڕی پاشا چەندین کۆیلە قۆزی هەیە بەڵام کەمنی نردووە تاکو دڵ پیس نەکالێت ئەمجا کیژە دەستی خستە دەستێ وتی، قسەکەت پەسەندە، ئەی بە چی بڕۆین؟ ئەویش وتی، بەو ئەسپەی پێی هاتی ئێرە. کیژەش وتی، ناوێرم بە تەنیا سواری ببم. زاناکە لە دڵی خۆیدا وتی، ئەوە دەستم لێی گیر بوو. ئەمجا بە کیژەی وت. شەوی سێ سەد و پەنجا و هەشت. شەهرەزاد وتی کە زاناکە سواری ئەسپەددارینەکە بوو کچە پاشای خستە پاش کۆی خۆی و بەستیەوە بەخۆیەوە ئەمجا کەڵە شێرەی شانی ڕاستی ئەسپەکەی خولانەوە ئەسپەکە هەوا چوە سکیەوە و فڕی بڵند بۆوە هێندە بڵند بوونەوە تاکو شاریان لێون بوو ئەمجا کچە پاشا پرسی تۆوتت ئەتبەمە لای کوڕە پاشا زاناکە وتی کوڕە پاشا بە لەعنەت بێ چاوەڕێی چیت تۆ نازانیت من کێم کچە پاشا وتی لەوەندەی پێت وتم زیاتر نازانم لەبارەی تۆوە زاناکە وتیم ئەسپەدارینە من دامهێنا و کۆرشە پاشا لی زەوت کردوم ئێستاش وا ئەسپەکەم دەستکەوتەوە دەستم بەسەر تۆیش داگرتووە بۆیە لە داخدا دڵی ئەتەقێنم کچە پاشا کەمەی بیست دەم و چاوی خۆی ڕنیە و هاواری کرد وەکو مێردەکەم لە دەستچوو و ماڵی باوکیشم لە دەستچوو ئەمجا کەوتە گریان زاناکەش کەوتە ڕێ تاک و گەشتە وڵاتی ڕۆم لەوێ لە مێرگێک دانیشتەوە ئەو شوێنش نزیک بە وڵاتێک بوو کە پاشاکەی دەستڕۆشتوو بوو قەدەری خواوا بوو ئەو ڕۆژە پاشە هەندێک لە سربازانی بۆ ڕاوشکار دەرچوو بوون لە هەمان مێرگدا بۆ حەوانەوە لایاندابوو. زاناکەش لەگەڵ کچە پاشادا بێ ئەوەی ئەوان ببینێ ئەو مێرگەی بەلاوە خۆشەبێ لا ئەدا. پیاوانی ئەو پاشایە ئەیان بینن بە دیل گرتیان و بۆ لای پاشایان برد. پاشایش کە سەرنجی دا ئەم پیاوە شارەزا و ناشیرینە ئەم کیژە جوانەی پێ پرسی خاتون ئەم پیاوە پیرە چی تۆیە؟ زاناکە وەڵامی دایەوە کچە ماممە و ژن مام. کچەکە بە درۆی خستەوە، بەو خوایە ئەم کابرایە نە مێردمە و نە ئەیناسم، بە فێڵ منی فڕاندووە. کە پاشا ئەمەی بیست وتی، ئادەی تێی هەڵبدەن. ئەوانیش هێندەیان لێدا خەریک بوو بمرێ. پاشا فەرمانی دا بیبەن لە بەندیخانەی توند بکەن. پاشا کچە شا و ئەسپە دارینەکەی برد، بێ ئەوەی نهێنی فڕینی ئەسپەکە بزانێ. لەو لایشەوە کوڕە پاشا بەرگی سەفەری پۆشی، پارە و شتومەکی پێویستی لەگەڵ خۆی برد. ئەم شار و ئەو هەرێم کەوتە گەڕان، ئەچووە هەر شوێنێک پرسیاری ئەسپە دارینەکەی ئەکرد، خەڵکەکەیش شتی وا سەیریان هەر نەدیبوو، ماوەیەکی زۆر لە پرسیار کردن نەکەوت، هیچ هەواڵێکی نەبیست، تاکوو دوایی گەیشتە شاری کەنیزەکەکە، لەوێش پرسیاری کرد، بەڵام بێ سوود بوو. ئەمجا بەرەو وڵاتی ڕۆم بۆوە، کەوتە پرسیار کردن. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تاوکاتە ڕێز و سلاوی سورە ناتەق جێبەجێکار پێشڕامە پێشکەشکار پەسەند بفەرموون هاوڕێمان بن.